لە ئایندەدا خوا و پێغەمبەرەکەی کار و کردەوەتان دەبینن لەسەر کوفر دەمێننەوە یاخود پەشیمان دەبنەوە پاشان دەبرێنەوە بۆ لای ئەو زاتەی کە زانا و ئاگای پەنهان و ئاشکرایە ئینجا ئاگادارتان دەکاتەوە بەو کار و کردەوەیەی کە دەیکەن. بۆ ئەوەی وازیان لێ بهێن و سەرزەنشتیان نەکەن، جا ئێوەش وازیان لێ بهێن و پشتیان تێ بکەن، چونکە بەڕاستی ئەوانە دڵ و دەروون پیسن، شوێن و جێگەیان دۆزەخە، لە پاداشتی ئەو کار و کردەوەی کە دەیانکرد. یحلفون لکم لترضوا عنهم فان ترضوا عنهم فان الله لا یرضی عن القوم الفاسقین. هەر سوێندتان بۆ دەخۆن تا لێیان ڕازی بن و واللە علیم حکیم. زۆربەی عەرەبە کۆچەری و دێهاتی و بیابان نشینەکان لە عەرەبە شارنشینەکان دڵڕەقترن لەبارەی کوفر و دووڕووییەوە، چونکە دوورن لە سەرچاوەکانی زانست و مەدەنیەتەوە، شایستەترن ئەو سنوورانە نەزانن کە خوا ناردوویەتیە خوارەوە بۆ پێغەمبەرەکەی دەربارەی حەڵاڵ و حەرام، ئەوەی خەرجی دەکەن و دەیبەخشن بە چەندەها هەنگاوی نزیکبوونەوە لای خوای دادەنێن و بۆ ئەوەی بەهرەمەند بن لە چەندەها دوعای خێری پێغەمبەر صلی اللە علیه وسلم و ئاگادار بن بەڕاستی ئەو بەخشینەیان مایەی سەرفرازی و نزیکبوونەوەیانە لە خواوە باخەکانی بەهەشتی بۆ ئامادە کردوون کە چەندەها ڕووبار بە بەردەم کۆشکەکانی و بە ژێر درەختەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ نەمریدا بۆ هەمیشەیش تیایدا دەمێننەوە ئەو سەرەنجامە سەرکەوتنێکی زۆر گەورەیە. وممن حولکم من الاعراب منافقون ومن اهل المدینە مردوا علی النفاق لا تعلمهم نحن نعلمهم سنعذبهم يُعَذِّبُهُم مَّرَّتَيْنِ ثُمَّ يُرَدُّونَ إِلَىٰ عَذَابٍ عَظِیمٍ. لەو ناوچانەی دەوروبەرتان هەندێ عەرەبی بیاباننشینی دووڕوو هەن و هەندێ لە دانیشتووانی شار ڕاهاتوون لەسەر دووڕووی و زرنگن لەو بارەیەوە تۆ ئەی پێغەمبەر صلی اللە علیە وسلم نایانناسیت بەڵکو ئێمە دەیانناسین لەمەودوا ئەوانە هەر لە دونیادا دوو جار ئازاریان دەدەین لە هەندێ ماڵ و سامانی ئەو ئیماندارانە زەکات و خێر وەربگرە، چونکە دەبێتە هۆی خاوێنکردنەوەی ماڵەکایان و پاککردنەوەی دڵ و دەروونیان و دوعای دابارینی ڕەحمەت بکە بەسەریاندا و ئەگەر مردیشن نوێژیان لەسەر بکە چونکە بەڕاستی دوعا و نوێژکردنی تۆ مایەی دڵنیایی و ئارامییە بۆیان. چونکە خوا کار و کردەوەتان دەبینێت و ئاگادارە بە نهێنی و ئاشکرای. هەروەها پێغەمبەرەکەشی ئاگادار دەکات کاتێک لە ژیاندایە، دوای وەفاتیشی بۆ خوای گەورە ئاسانە کە نیشانی بدات، هەروەها ئیماندارانیش ئاسەوار و دەرەنجامی دەبینن. پاشان دەگەڕێنرێنەوە بۆ لای ئەو خوایەی کە زانایە بە نهێنی و ئاشکرا، ئەوسا ئاگادارتان دەکات لە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. وآخرون مرجون لأمر اللە اما یعذبهم واما یتوب علیهم واللە علیم حکیم. کەسانێکی تریش هەن لە بەجێماوەکان ئەنجامی کردەوەیان دواخراوە بۆ فەرمانی خوا، یان سزایان دەدات ئەگەر بەردەوام بن لەسەر دووڕووی، یاخود تەوبەیان لێ وەردەگرێت ئەگەر پەشیمان بن، خوای گەورەش هەمیشە زانا و دانایە. والذین اتخذوا مسجدا ضرارا وکفرا وتفریقا بین المومنین وارصادا لمن حارب الله، بۆ چاوەڕوانکردنی هاتنی ئەو کەسانەی کە پێشتر دوژمنایەتی و جەنگیان دژی خوا و پێغەمبەرەکەی دەکرد و بێگومان سوێند دەخۆن کە ئێمە تەنها مەبەستمان چاکە بووە، لە کاتێکدا خوایش شایەدی دەدات کە بەڕاستی ئەوانە درۆزنن. لا تقم فیه ابدا. چونکە بەڕاستی مزگەوتێک شایەستەیە کە تۆ تیایدا بوەستیت بۆ نوێژکردن تیایدا کە هەر لە یەکەم ڕۆژەوە لەسەر بنچینەی تەقوا و خواناسی دروست کراوە چونکە لەو مزگەوتەدا چەند کەسانێکی مەردی تێدایە کە زۆر حەزدەکەن خۆیان خاوێن ڕابگرن لە دەروون و ڕواڵەتدا واللە لا یهدی القوم الظالمین. جا ئایا ئەو کەسەی کە مزگەوت و کار و شوێنی لەسەر بنچینەی تەقوا و لە خواترسان دروست کردبێت و ڕەزامەندی خوای مەبەست بێت چاکترە یاخود ئەو کەسەی کە بینای مزگەوت و شوێن و بەرنامە و کاری لەسەر لێواری کەندەڵانێکی بێهێز و ڕوخاو دامەزراندبێت ئینجا لەگەڵ خۆیدا بڕوخێتە ناو ئاگری دۆزەخەوە، خوای گەورەش ڕێنمووی ئەو دەستە ستەمکارە ناکات. لا یزال بنیانهم الذی بنوا ریبە فی قلوبهم الا ان تقطع قلوبهم واللە علیم حکیم. ئەو بینایەی دووڕوەکان دروستیان کرد بەردەوام هۆی گومان و زیادبوونی دڵەڕاوکێیە لە دڵیاندا، بەڕاستی پەروەردگارێکی بەخشندەیە، هەر خۆی بەخشێنەری گیان و ماڵ و سامانە، کەچی ئاوا مامەڵە دەکات لەگەڵ ئیمانداراندا و نرخێکی نەبڕاوە، نرخێکی زۆر گەورەی بۆ بڕیارداوە، کاتێک لە پێناوی ئەودا دەیبەخشن. ئەوانە دەجەنگن لە پێناوی ئایینی خوادا، دوژمنانی ئایینی خوا دەکوژن، لە گۆڕەپانی جەنگدا یان دەکوژرێن و شەهید دەکرێن. ئەو پاداشت و بەڵێنە بە ڕاستی لەسەر خوایە و باس کراوە لە تەوڕات و ئینجیل و قورئاندا، جا کێ هەیە بە قەدەر خوا بەوەفا و بە ئەمەک بێت بۆ جێبەجێکردنی بەڵێنەکانی؟ کەواتە زۆر دڵخۆش و کامەران بن بەو مامەڵەی کە ئەنجامتان داوە و بەو فرۆشتن و کڕینەی کە لەسەری ڕێککەوتوون. والحافظون لحدود اللە وبشر المومنین. جا ئەوانەی ئەو مامەڵەیە دەکەن پێشتر بەم سیفەتە پیرۆزانە خۆیان ڕازاندۆتەوە، تەوبەکارن و لە هەڵەکانیان پەشیمانن، خواپەرستن لە هەموو هەڵسوکەوتیاندا، سوپاسگوزارن لەسەر هەموو ناز و نیعمەتێک، گەڕۆکن لەسەر زەویدا، ئەندێشە و بیر و هۆش بەکاردەهێنن بۆ بیرکردنەوە لە بوونەوەر و دەوروبەر، سوژدەبەر و کوڕنۆشبەر و نوێژخوێنن. فەرماندەرن بە هەموو چاکەیەک، قەدەغەی خراپە و هەموو نادروستییەک دەکەن و پارێزەرن بۆ سنوورەکانی خوا و قەدەغکراوەکانی. ئینجا مژدە بدە بە ئیمانداران ئەوانەی ئەو سیفەتانە لە خۆیاندا دەهێننە دی. ما کان للنبی والذین آمنوا. ڕەوا نییە داوای لێخۆشبوون بۆ موشریک و هاوەڵگەران بکەن هەرچەندە ئەوان خزمی نزیکیش بن دوای ئەوەی کە بۆیان ڕوون بۆتەوە کە بەڕاستی ئەوان نیشتەجێی دۆزەخن بەهۆی بێدینی و تاوان و گوناهیانەوە. وما كان استغفار ابراهیم لابیه الا عن موعدة وعدها ایاه ثم تاب علیهم انه بهم رءوف رحیم. سوێند بە خوا بەڕاستی خوا تەوبەی قەبوڵ کرد لە پێغەمبەر و کۆچبەران و پشتیوانان. ئەوانەی کە شوێنی پێغەمبەر کەوتن لە کاتی سەغڵەتی و تەنگانەدا لە غەزای تەبوکدا، کە لە غەزای تەبوک دواخران دوای ئەوەی کە زەوی چەندە فراوانە لێیان تەنگ بۆوە خۆشیان لە خۆیان بێزار بوون دڵنیاش بوون کە هیچ پەنایەک نیە لە خەشم و قینی خوا بیانپارێزێت جگە لەوەی خۆیان بدەنە پەنای ئەو زاتە پاشان تەوبەی لێ وەرگرتن تا تەوبە بکەن بەڕاستی هەر خوا تەوبەوەرگر و میهرەبانە. لە غەزای تەبوکدا سیان لە هاوەڵان بێ هیچ بیانویەک خۆیان دواخست کە بریتی بوون لە کەعبی کوڕی مالیک و مەڕاڕەی کوڕی ڕەبیع و هیلالی کوڕی ئومەیە، کاتێک پێغەمبەر، صلی اللە علیە وسلم، گەڕایەوە دووڕوەکان دەهاتن و هەریەک بە بیانویەک پاکانەیان دەکرد، بەڵام ئەو سێ ئیماندارە هیچ بیانویەکیان نەبوو، دانیان بە هەڵەی خۆیان دانا، پێغەمبەریش، صلی اللە علیە وسلم، فەرمانی دا کە کەس قسەیان لەگەڵدا نەکات و دەبێت نەچن بەلای خێزانەکانیاندا، ئەم تەمێکردنەش لە جیهاد و غەزا لە خزمەت پێغەمبەری خوادا، صلی اللە علیە وسلم، و خۆیان خۆشتر بوێت لەو، چونکە ئەوە بە ڕاستی هیستیۆنیەتی و ماندووبوون و برسیەتێکیان تووش نەدەهات لە پێناوی خوادا بەزایە بچێت و نەدەچوونە هیچ شوێنێک و پێیان نەدەخستە هیچ جێیەک بێ باوەڕان پێی سەغڵەت بن و دەستیان لە هیچ دوژمنێک نەدەوەشان کە نەبێتە هۆی ئەوەی کە بە کار و کردەوەیەکی چاک بۆیان تۆمار نەکرێت دەی بۆچی لە هەر هۆز و دەستەیەک کەسانێک نەچوون بۆ خوێندن تا شارەزا بن لە ئایین تێبگەن و فێر ببن و قەومەکەشیان تێبگەیەنن و فێریان بکەن کاتێک کە گەڕانەوە بۆ لایان بۆ ئەوەی ئەوان هۆشیار ببنەوە و خۆیان بپارێزن لە گوناه و خوا لە خۆ نەڕەنجێنن. فأما الذین آمنوا فزادتهم ایمانا وهم یستبشرون کاتێکیش سوڕەتێک لە قورئان دابەزێنرا هەندێک لە دووڕووەکان بە گاڵتە پێکردنەوە دەڵێن کێتان ئەم سوڕەتە باوەڕی پێ زیاد کردووە جا ئەوانەی کە باوەڕیان هێنابوو ئەوەندەی تر ئیمان و باوەڕی پتەوتر کردن بە چپیان بە ئیشارەت دەڵێن، ئایا هیچ کەس دەتانبینێت؟ لە ئیمانداران پاشان بەنهێنی خۆیان دزیەوە و ڕۆیشتن، لە کاتێکدا خوای باڵادەستیش دڵی ئەوانی وەرچەرخاندووە، چونکە بەڕاستی ئەوانە کەسانێکن کە تێناگەن و حاڵی نین توکلت وهو رب العرش العظیم جا ئەگەر ئەوانە لەگەڵ ئەو هەموو دڵسۆزی و میهرەبانیەی تۆدا هەر پشت هەڵکەن و گوێت بۆ نەگرن ئەوە ئیتر تۆ بڵێ من خوام بەسە یار و یاوەرم بێت کە پشتگیر و یارمەتیدەرم بێت هیچ خوایەک نییە جگە لەو هەر پشت بەو دەبەستم ئەڵبەتە چۆنیەتی وەستان و تەختی فەرمانڕەوایەتی و گەلێ شتی لەو بابەتانە لە ڕاددەی بۆچوونی ئێمە بەدەرە، تەفسیری ئەم ئایەتەیان لە پێشەوا مالیک و ئەحمەد پرسیوە، لە وەڵامدا وتویانە، وەستانەکە حەقیقەتی هەیە، چۆنیەتەکەی شاراوەیە، پرسیارکردن دەربارەی بیدعەیە، باوەڕبوون پێی واجبە، هەر خۆشی پلانی هەموو شتێک دائەنێت و هەموو شتێک ڕێکئەخات، هیچ کەس نییە شەفاعەتخواز و تکاکار بێت، مەگەر دوای مۆڵەتی ئەو زاتە، ئەو خوایە پەروەردگارتانە، کەوابوو بیپەرستن، جا ئایا بۆچی یادەوەری وەرناگرن و تا لە قیامەتدا ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بە دادپەروەری پاداشتیان بداتەوە، ئەوانەش کە بێباوەڕ بوون خواردنەوەی لە کوڵ و سزای بە ئێش و ئازاریان بۆ ئامادەیە بەهۆی ئەوەی کە بڕوایان پێ نەئەکرد. هو الذی جعل الشمس ضیاء والقمر نورا وقدره منازل. چەندەها جێگەی هەڵاتن و ئاوابوونیشی بۆ دیاری کردووە، جگە لەوەی هەر شەوە بە شێوەیەک خۆی دەنوێنێت، تا بزانن و بیکەنە بنەمای ساڵژمێری و حیساب ڕاگرتن. خوای گەورە ئەوەی بەبێ مەبەست دروست نەکردووە، بەڵکو هەمووی لەسەر بنچینەی حەق و ڕاستی بەدی هێناوە، بەو شێوەیە ئەو زاتە ئایەت و بەڵگە و موعجیزەکانی ڕوون دەکاتەوە بۆ کەسانێک کە بیانزانن و تێی بگەن. پەروەردگاریان بەهۆی ئیمان و باوەڕی ڕێک و پێک و دامەزراویانەوە هیدایەت و ڕێنمووییان دەکات بۆ ئەنجامدانی هەموو کار و کردەوەیەکی چاک لەو جیهانیشدا لەناو بەهەشتە جۆراوجۆر و پڕ لە ناز و نیعمەتەکاندا چەندەها ڕووبار بەبەردەمیاندا دەڕوات فنذر الذين لا يرجون لقاءنا في طغيانهم يعمهون ئەگەر خوا خەڵکی تووشی شەڕ و ناخۆشی بە زوویی بکردبایە لەسەر داخوازی خۆیان کاتێک تەنگەتاو دەبن هەروەکو چۆن بۆ داخوازی خێر پەلەیانە ئەوە هەر هەموویان کۆتایی بە ژیانیان دەهێنرا بەڵام خوای گەورە واناکات بەڵکو دەفەرمێت فلما کشفنا عنه ضره مر وکأن لم یدعنا الی ضر مسه کذلک زین للمسرفین ما کانوا یعملون کاتێکیش ئادەمی زاد ئەوانەیان کە باوەڕ لە دەروونیاندا بە چاکی دانەمەزراوە زیان و ناخۆشیەکی توش بێت ئەوا هانا و هاوار بۆ ئێمە دەهێنێت بۆ لابردنی لە کاتی ڕاکشاندا یان بە دانیشتنەوە یان بە پێوە بێت جا کاتێک زەرەر و زیانەکەی لێ دوور دەخەینەوە و دەکەوێتەوە باری ئاسایی، هەروا دەڕوات بەڕێدا و بارودۆخی ئەوسای فەرامۆش دەکات. هەروەک ڕۆژێ لە ڕۆژان هاواری لە ئێمە نەکردبێت و لە ئێمە نەپاڕابێتەوە، تا ناخۆشی و زیانێک کە تووشی بووە لێی دوور بخەینەوە، ئا بەو شێوەیە بۆ لە سنوور دەرچووان ئەو کار و کردەوانەی کە دەیانکرد ڕازێنراوەتەوە. ئەوە ئەوانەی کە بەتەمانین ئامادەی بەردەم بارەگای ئێمە ببن دەڵێن، قورئانێکی جگە لەمە بهێنە و بیخوێنەرەوە، یان بیگۆڕە بە شێوەیەکی تر، تۆیش ئەی محەمەد صلی اللە علیە وسلم پێیان بڵێ، من بۆم نییە لە خۆمەوە بیگۆڕم، من شوێنی هیچ شتێک ناکەوم جگە ئەوە نەبێت کە بە وەحی پێم دەگات. بەڕاستی من دەترسم ئەگەر یاخیبم لە پەروەردگارم و نافەرمانی بکەم، ئەی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەگەر خوا بیویستایە ئەوە قورئانم بەسەردا نەدەخوێننەوە خوایش ئاگاداری نەدەکردن پێی چونکە بەڕاستی ئاشکرایە کە من تەمەنێکی دوور و درێژم لە ناوتاندا بەسەر بردووە پێش هاتنی قورئان بێ ئەوەی وشەیەک لەم قورئانە بزانم کەواتە بۆچی عەقڵ و بیر و هۆشتان ناخەنە کار کەسێکی نەخوێندەوار تا تەمەنی چڵ ساڵی هیچ نەڵێت دەشلێن، ئا ئەو بت و شتانە تکا کارمانن لای خوا، پێیان بڵێ ئەی محمد صلی اللە علیە وسلم، باشە ئایا ئێوە خوا ئاگادار دەکەنەوە بە شتێک کە لە ئاسمانەکان و لە زەویدا هەبێت و خوا نەیزانێت؟ پاک و بێگەردە و جا کە زەمان تێپەڕی و زۆر بوون و لە سەرچاوەی نووری پێغەمبەرایەتی دوور کەوتنەوە، ناکۆکی و جیاوازی لە نێوانیاندا پەیدا بوو، بەش بەش بوون، خۆ ئەگەر بڕیاردادەی پێشتر لە لایەن پەروەردگارتەوە نەبوایە، ئەوە دادپەروەری هەر لە دنیادا لە نێوانیاندا ئەنجام دەدرا، فقل انما الغیب للە فانتظروا انی معکم من المنتظرین. هەروەها بێباوەڕان دەڵێن، بۆ موعجیزە و بەڵگەیەک دانەبەزێنرایە سەری لەلایەن پەروەردگاریەوە، ئەوە لە وەڵامیاندا بڵێ، بەڕاستی موعجیزە و نهێنی و شاراوەکان تەنها بەدەست خوایە، جا ئێوە چاوەڕوانی بکەن، کاتێکیش خەڵکی لە دوای ناخۆشیەک کە بۆیان پێش دێت لە ڕەحمەت و بەخششی خۆمان بەهرەوەریان دەکەین، ئەوە یەکسەر پیلانگێڕی کاریانە دژ بە ئایین و فەرمانەکانی ئێمە. ئەی محمد صلی اللە علیە وسلم پێیان بڵێ خوا خێراترە لەوان لە نەخشە و پلاندا، بەهۆی با و شەماڵێکی پاک و ئارامەوە و هەمووان دڵخۆشن پێی، ئەوە بایەکی توند و بەهێز و سەخت بەرەو کەشتیەکە بێت و هەڵبکات، لە هەموو لایەکەوە شەپۆل بۆیان بێت، ئیتر وابزانن کە دەورە دراون و ڕزگار بوونیان ئەستەمە، ئالەو کاتەدا خەڵکەکە بە سۆزەوە هانا و هاوار بۆ خوا دەبەن، دڵنیان خوا نەبێت کەس ناتوانێت فریایان بکەوێت لە کاتێکدا بیر و باوەڕ و ئایینیان بە تەواوی پاک و پوخت و یەکلایی دەکەنەوە بۆ خوا بۆیە بە سۆزەوە دەڵێن سوێند بە خوا ئەگەر لەم بەڵایە لەم تەنگانەیە ڕزگارمان بکەیت ئەوا بەڕاستی دەچینە ڕیزی سوپاسگوزارانتەوە. ئێوە بەو ستەمکاریە خۆشی و ڕابواردنی ژیانی دونیاتان دەوێت، لەوەو دوا گەڕانەوەتان هەر بۆ لای ئێمەیە و ئەوسا ئاگادارتان دەکەینەوە بە هەمو ئەو کار و کردەوانەی کە دەتان کرد. انما مثل الحیاة الدنیا کماء انزلناه من السماء فاختلط به جا بەوهۆیەوە ڕوەکی زەوی گەشە دەکات و بەیەکداچوون بەروبوومی خۆی پێشکەش دەکات لەو خۆراکەی کە هەم خەڵکی و هەم ئاژەڵیش لێی دەخۆن، هەتا کاتێک وای لێدێت زەوی بە جوانی نەخش و نیگاری خۆی دەردەخات و خۆی دەڕازێنێتەوە، خەڵکەکەی وا گومان دەبەن بەڕاستی هەمیشە دەسەڵاتداری تەواون بەسەریدا. ئا لەو کاتەدا کە خەڵکی خراپ و غافڵن و دڵیان بە دونیا خۆشە و هەرچی گوناه و تاوانە دەیکەن، ئەوە فەرمانی ئێمەیان بۆ دەردەچێت لە شەودا یا لە ڕۆژدا، ئەوسا وەک کشتوکاڵی دروێنەکراوی لێدەکەین، هەروەکو دوێنێ نەبووبێت. ئا بەو شێوەیە ئایەتەکانی خۆمان ڕوون دەکەینەوە بۆ کەسانێک بیر بکەنەوە و تێفکرن. وا دیارە ڕۆژێک دێت پێشکەوتنی زانستی دەگاتە ئاستێکی زۆر باڵا. خەڵکی ئەو سەردەمە زۆر غەڕا دەبن، بەڵام لە پڕێکدا خوا کۆتایی بە هەموو شتێک دەهێنێت. واللە یدعو الی دار السلام. زیاتریش ئامادەیە بە چەندەها قات، لە ڕیوایەتێکدا کە پێشەوایان ئەحمەد و موسلیم ڕیوایەتیان کردووە، ئەو زیادەیە تەماشاکردنی ڕوخساری پڕ لە نوور و قەشەنگی زاتی پەروەردگارە، ڕوخساریشیان ڕەشی و تاڵی و ڕیسوایی و زەلیلی و ماندوێتی پێوە دیار نییە، وقال شرکاؤهم ما کنتم ایانا تعبدون. ئەمانەش لە ڕۆژێکدا دەبێت کە هەر هەموو خەڵکی کۆ دەکەینەوە بۆ لێپرسینەوە، پاشان بەوانە دەڵێین کە شەریک و هاوەڵیان بۆ خوا بڕیار داوە، خۆتان و ئەو شتانەی کە دەتانپەرست لە جێی خۆتان بوەستن و مەجوڵێن، هەموو کەس دەرەنجامی کار و کردەوەی ڕابردووی هەست پێ دەکات کە پێش خۆی ڕەوانەی کردووە، ئەوسا هەمووان دەگەڕێنرێنەوە بۆ لای خوا، خاوەنی ڕاستەقینە و پەروەردگاری حەق، هەرچیەکیش بە ناحەق دەیانپەرست و هەڵیاندەبەست و پێی هەڵخەڵەتاو بوون، صلی اللە علیە وسلم، پێیان بڵێ، کێ هەیە لە ئاسمانەوە بەهۆی تیشی خۆر و بارانەوە و لە زەویەوە بەهۆی خاک و ئاو و هەواوە ڕزق و ڕۆزیتان بۆ فەراهەم بهێنێت و پێتان ببەخشێت؟ ئەی کێ هەیە خاوەنی دەزگاکانی بیستن و بینین بێت توانای بیستن و بینینیان پێ ببەخشێت؟ ئەی کێ زیندوو لە مردوو دەردەهێنێت و مردوو لە زیندوو دەردەهێنێت؟ هەروەها کێیە کە هەموو کار و فەرمانەکان جێبەجێ دەکات و گۆڕانکاریان بەسەردا دەهێنێت؟ لە بەرامبەر هەموو ئەو پرسیارانەوە خەڵکی دەڵێن، اللە، خوا هەموو ئەو کارانە و زیاتریش زۆر بە ئاسانی ئەنجام دەدات لە رێگەی یاسا و بەرنامەیەکەوە کە هەر خۆی دایڕشتووە، کەواتە پێیان بڵێ، ئیتر ئێوە بۆ بیرناکەنەوە چۆن لادەدرێن لە ڕێبازی حەقەوە بۆ ڕێبازی بەتاڵ. کذلک حقت کلمە ربک علی الذین فسقوا انهم لا یؤمنون. ئا بەو شێوەیە چونکە لەگەڵ ئەو هەموو بەڵگەیەدا هەر تاوانبارن و سەرکەشی دەکەن، بڕیاری پەروەردگارت لەسەر ئەوانەی کە لە سنوور دەرچوون بڕاوەتەوە، ئەی محمد صلی اللە علیە وسلم پێیان بڵێ، باشە ئایا لەو شتانەی کە ئێوە لە جیاتی خوا دەیپەرستن کەسێک هەیە کە بتوانێت شتێک دروست بکات لە سەرەتاوە یان ئەگەر دروستی کرد و دوایی نەما ئایا دەتوانێت سەرلەنوێ بیهێنێتەوە کایە؟ ئەی پێغەمبەر صلی اللە علیە وسلم تۆ بڵێ، هەر خوا، اللە، هەر ئەو دەتوانێت لە سەرەتا و نەبوونەوە خەڵکی و هەموو شت دروست بکات و پاشان دوای مردن و نەمان دووبارەی بکاتەوە؟ کەوابوو چۆن لائەدرێن لە حەق بەهۆی درۆ و پڕوپاگەندەوە؟ ئایە کەسێک یان شتێک هەیە لە پەرستراوەکانتان هیدایەت و ڕێنموویی بکات بۆ ڕێبازی حەق و ڕاستی؟ بێگومان نەخێر، دەی پێیان بڵێ خوا ڕێنموونی بۆ حەق و ڕاستی دەکات، جا ئایە کەسێک ڕێنموونی بکات بۆ حەق و ڕاستی شایەستەترە کە پەیڕەوی بکرێ یان کەسێک ڕێنموونی وەرناگرێت مەگەر ڕێنموونی بکرێ؟ ئەوە چیتانە چۆن بڕیاری وا دەدەن فەرمانی وا دەردەکەن. وما یتبع اکثرهم الا ظنا ان الظن لا یغنی من الحق شیئا ان الله علیم بما یفعلون. زۆربەیان شوێنی هیچ شتێک ناکەون تەنها گومان نەبێت بەڕاستی گومانیش هیچ سودێک بە خاوەنەکەی ناگەیەنێت لەبارەی حەق و ڕاستیەوە جگە لە خوا، بەڵکو ڕاستی و ڕەوانی کتێبە ئاسمانیەکانی پێش خۆشی دووپات دەکاتەوە، هەروەها ڕوونکەرەوەی بیر و باوەڕ و ئەرکەکانە، بەڕاستی هیچ گومان لەوەدا نیە کە ئەم قورئانە لەلایەن پەروەردگاری هەموو جیهانەوە ڕەوانە کراوە. ئەم یەقولون افتراه قل فاتو بسورة مثله وادعو من استطعتم وادعوا من استطعتم من دون الله ان کنتم صادقین. بەڵکو لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا ئەوانە دەڵێن کە محمد صلی اللە علیه وسلم قورئانی هەڵبەستوە، بڵێ، دە ئێوەش سوڕەتێک وەک سوڕەتەکانی داڕێژن و بیهێنن، ئێوە بەرین و لێپرسراو نین لە هەرچی من دەیکەم، منیش بەریم و لێپرسراو نیم لە هەرچی کە ئێوە دەیکەن. ومنهم من یستمعون الیک افانت تسمع الصم ولو کانوا لا یعقلون. لەو بێ باوەڕانە کەسانێک هەیە گوێت بۆ هەڵدەخات کاتێک قورئان دەخوێنیت، خوا هەر هەمویانیان کۆ دەکاتەوە وا هەست دەکەن تەنها سەعاتێک لە ڕۆژیان پێچووە، خزمان و ناسیاوان هەموان یەکتر دەناسنەوە، بێگومان ئەوانەی کە بڕوایان نەبوو بە ئامادەبوونی بەردەم دادگای خوا خەسارەتمەندی و زەرەرمەندێکی زۆر ڕوویان تێدەکات، بەڕاستی هەر ئەوانە هیدایەت وەرگر نەبوون. ئەوە گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە لە دەستمان دەرباز نابن، لەوەو دواش خوا خۆی شایەدە لەسەر هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. ولکل امة رسول فاذا جاء رسولهم قضی بینهم بالقسط وهم لا یظلمون. بۆ هەموو قەوم و گەلێک پێغەمبەرێک هەبووە، پێیان بڵێ، من تەنها پێغەمبەرم، توانای ئەوەشم بەدەست نیە کە زەرەرێک یان قازانجێک بە خۆم بگەیەنم مەگەر ئەوەی کە ویستی خوایی لەسەر بێت. هەموو قەومێک کاتی دیاریکراوی خۆی هەیە بۆ کۆتایی هاتنی، هەر کاتێک ئەو ساتە گەیشت، ئەوە نە تاوێک دوا دەکەون کەسێک کە ستەمی کردوە خاوەنی بێت لە قیامەتدا ئامادەیە هەر هەمووی بکاتە قوربانی خۆی و بیبەخشێت، ئەوانە لە دەروونەوە زۆر پەشیمانن کاتێک سزا و ئازاری چاوەڕواننەکراو دەبینن، ئەوسا داوەری لە نێوانیاندا لەسەر بنچینەی دادپەروەری ئەنجام دەدرێت و قیامەت بەرپا دەکات و پاداشت و سزا لەسەر بنچینەی ئیمان و کردەوە دیاری دەکات، بەڵام زۆربەی خەڵکی لەم ڕاستیە بێ ئاگان و نایزانن. هو یحیی و یمیت و الیه ترجعون. هەر خوا ژیان دەبەخشێت و مردن پێش دەهێنێت، صلی اللە علیە وسلم، بە ئیمانداران بڵێ با دڵشاد و شادومان بن بە فەزڵ و بەخش و ڕەحمەتی خوایی کە قورئان و بەرنامەی خوایە، کەوابوو با هەر بەوە دڵخۆش بن، هەر ئەوەش چاکترە بۆیان لە هەموو ئەو شتانەی کە خەڵکی خەریکن کۆی دەکەنەوە و کەڵەکەی دەکەن. اکثرهم لا یشکرون. باشە ئاخۆ لە ڕۆژی قیامەتدا گومان و بۆچونی ئەو کەسانە چۆن بێت کە درۆ بەدەم خواوە هەڵدەبەستن؟ ئایا وا دەزانن لێپرسینەوە نییە؟ بەڕاستی لەگەڵ لاری زۆربەی خەڵکیدا خوا هەر خاوەنی فەزلە بەسەریانەوە هەرچەند زۆربەیان سوپاس ناپەزێر و بێ ئەمەکن. تۆ بە هیچ کارێک هەڵناسی هیچ بەشێک لە قورئان ناخوێنیتەوە کە ئێمە ئاگادار نەبین، ئێوەش ئەی خەڵکینە بە هیچ هەڵسوکەوتێک هەڵناسن کە ئێمە شایەد نەبین بەسەریەوە لە کاتێکدا ئەنجامی دەدەن و تیایدا ڕۆدەچن هیچ شتێکیش لە پەروەردگاری تۆ ون نابێت لە پارچە ئەتۆمێکەوە بگرە لە زەوی یا لە ئاسماندا بچوکتر بێ یا گەورەتر کە لە دۆسیەیەکی تایبەتی ئاشکرادا لای ئێمە تۆمار نەکرابێت. الا ان اولیاء اللە لا خوف علیهم ولا هم یحزنون. ئاگاداربن کە بەڕاستی چاکان و خۆشەویستانی خوای میهرەبان نەترس و بیم ڕوویان تێدەکات لەسەر مەرگ و لە ڕۆژی لێپرسینەوەدا نەغەم و پەژارە و دڵتەنگی دایان دەگرێت بۆی ئەنجامدانی فەرمانەکانی خوا و تەرێزکردنیان لە حەرام. لهم البشری فی الحیاة الدنیا وفی الآخرە لا تبدیل لکلمات الله ذلک هو الفوز العظیم. هەر بۆ ئەوانە مژدەی کامەرانی و بەختەوەری لە ژیانی دونیادا کە مژدەی قورئان و فەرموودەیە، لە قیامەتیشدا مژدەکان هەموو دەبنە واقع و هەموو مژدە قورئانیەکان بە زیادەوە دێنە دی. بێگومان ئەو بەڵێنانەی خوا هەر دێنە دی و هیچ گۆڕانێکیان بەسەردا نایەت، ئا ئەوەیە سەرفرازی و کامەرانی گەورە و مەزن. ولا يحزنک قولهم ان العزة لله جمیعا هو السمیع العلیم. گوفتاری نابەجێ و نادروستی خوانەناسان خەفەتبار و غەمگینت نەکات، چونکە بەڕاستی عیززەت و بەرزی و بڵندی هەر هەمووی هی خوایە، ئاگادار بن کە بەڕاستی هەر کەس لە ئاسمانەکان و لە زەویدا هەیە خوا خاوەنیانە، ئەوانەی جگە لە خوا شتی تر دەپەرستن و پەیڕەوی ڕێبازی تر دەکەن و نەبێت شوێن ڕێبازێکی چاک کەوتبن، ئەوانە تەنها شوێنی گومان کەوتوون، ئەوانە جگە لە درۆکردن و گۆترەکاری هیچی تر ناکەن. پاکی و بێگەردی شایەستەی ئەو خوایەیە، ئەو زاتە بێنیازە پێویستی بە کوڕ و کز نییە، هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەر خوا خاوەنیانە، بێگومان هیچ بەڵگە و نیشانەیەکتان نییە بۆ ئەم بوختانە ناڕەوایە، ئایا شتێک هەڵدەبەستن بۆ خوا و بێباکانە دەیڵێن لەوەو دوا گەڕانەوەیان بۆ لای ئێمەیە، ئەوسا سزای بئشیان دەدەین و تاڵاو دەکەین بە گەرویاندا و بەهۆی ئەوەی کە بێباوەڕ ئەبوون پێی. واتل علیهم نبأ نوح اذ قال لقومه یا قوم ان کان کبر علیکم مقامی وتذکیری صلی اللە علیە وسلم بەسەرهات و هەواڵی نوح بەسەر ئەو خەڵکەدا بخوێنەرەوە کاتێک بە قەومەکەی خۆی وت ئەی قەوم و کەسم ئەگەر ئێوە سەغڵەتن بە مانەوەی من لە ناوتاندا و یادخستنەوەی ئایەتەکانی خواتان لاگرانە ئەوە دڵنیابن کە من کۆڵ نادەم پشتم بە خوا بەستوە لەو کارەمدا ئیتر ئێوە چیتان لەدەست دێت درێغی مەکەن خۆتان و بتەکانتان و هاوبیر و باوەڕەکانتان بکەونە خۆ و ڕای خۆتان کۆ بکەنەوە پاشان بە ئاشکرا چی دەکەن بیکەن هەر چیتان لەدەست دێت دژ بە من ئەنجامی بدەن منەتتان نەبێت مۆڵەتم مەدەن کەچی بانگەوازەکەیان بە درۆ زانی. ئینجا ئێمەش نوح و هەموو ئەوانەی کە لەگەڵیدا بوون لە کەشتیەکەدا ڕزگارمان کردن و کردیشمانن بە جێنشین و هەموو ئەوانەمان نوقمی ڕەهێڵ و زریانەکە کرد کە بڕوایان بە ئایەت و فەرمانەکانی ئێمە نەبوو. ئینجا تەماشاکە و سەرنج بدە و بزانە سەرەنجامی ئەو کەسانە چۆن بوو. پاشان دوای نوح پێغەمبەرانی ترمان نارد بۆ سەر قەومەکانیان جا ئەوانیش بە چەندەها بەڵگە و نیشانە و موعجیزەی زۆرەوە هاتن کەچی ئەو خەڵکە باوەڕیان نەدەهێنا بەوەی کە پێشتر باوەڕیان پێی نەبوو ئا بەو شێوەیە ئێمە مۆر دەنێین بەسەر دڵی دەستدرێژیکاراندا. کەس باوەڕی بە موسا نەهێنا جگە لە چەند لاوێک چونکە زۆربەی خەڵکەکە دەترسان لە فیرعەون و دار و دەستەی کە بەڵایان بەسەر بهێن و توشی ئازار و ئەشکەنجەیان بکەن بەڕاستی فیرعەون خۆی بە گەورە و بڵند دەزانی لە زەویدا بەڕاستی ئەو لە سنور ترازاوان بوو. پەروەردگارا ئەو شتانە بووەتە هۆی ئەوەی کە خەڵکی لە ڕێباز و بەرنامەی تۆ وێڵ و گومڕا بن. پەروەردگارا ماڵ و سامانیان تەفر و تونا بکە و کوێری بکەرەوە، دڵیان بکوژە تا هەست بە خۆشی نەکەن، ئەمانە باوەڕ ناهێنن هەتا سزا و ئازاری بە ئێش. نەوەی ئیسرائیلمان بە دەریادا پەڕاندەوە، فیرعەون و سەربازانی بۆ ستەم و دەستدرێژی شوێنیان کەوتن، تا ئەو کاتەی کە ئاوەکە چۆوە باری ئاسایی خۆی، فیرعەون خەریک بوو دەخنکا، ئا لەو کاتەدا وتی، وا ئیتر باوەڕم هێنا بەوەی کە هیچ خوایەک نییە جگە لەو خوایەی کە نەوەی ئیسرائیل باوەڕیان پێهێناوە و من ئیتر لە موسڵمانان و ملکەچانم. تا ئەوانەی کە بە خوایان دەزانی بە چاوی خۆیان بیبینن کە فیرعەون ئادەمیزادێکە وەک ئەو خەڵکە و ببێتە پەند بۆ هەموو پاشا و زۆردارەکانی سەر زەوی کە ئەوە سەرەنجامی مسۆگەری هەموویانە بەڵام بەڕاستی زۆربەی خەڵکی لە ئایەت و یوم القیامە فیما کانو فیه یختلفون. لەوەو دوا ئێمە دەروومان لە نەوەی ئیسرائیل کردەوە و شوێن و جێگە و ڕێگەی خۆشمان پێ بەخشین و لە چەندەها ڕزق و ڕۆزیی چاک بەهرەوەرمان کردن جا ئەوان جیاوازی و ناکۆکیان نەبوو هەتا زانست و زانیاری تەواویان بۆ هات کەچی ئەوان دینی خوا کە هۆی یەکبوون و یەکگرتووییە کردیانە هۆی دووبەرەکی و جیاوازی هەرچەندە زانست و زانیاریشیان لەوبارەیەوە هەبوو، بەڕاستی پەروەردگاری تۆ، ئەی محمد صلی اللە علیە وسلم، دادوەری دەکات لەنێوانیاندا لەڕۆژی قیامەتدا لەو کێشە و شتانەدا کە ئەوان جیاوازی و ناکۆکی تێدا دەکەن، بڕیاردادەی پەروەردگارت لەسەریان چەسپا، ئەوانە باوەڕ ناهێنن، ئەگەرچی هەرچی بەڵگە و موعجیزە هەیە بۆیان پێش بێت، ئەوانە هەر باوەڕ ناهێنن هەتا سزای بئێش و ئازار دەبینن. فلولا کانت قریە آمنت فنفعها ایمانها الا قوم یونس بەڵام باوەڕی هیچ کامیان سوودی پێ نەگەیاندن جگە لە قەومی یونس سڵاوی خوای پێشکەش نەبێت کاتێک کە باوەڕیان هێنا سزای سەرشۆڕیمان لە ژیانی دونیادا لەسەر هەڵگرتن و تا ماوەیەک لە ناز و نیعمەت بەهرەوەرمان کردن. ڕێزی بۆ ئادەمیزاد دانا و سەرپرشی کردوە جا ئایا تۆ ئەی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەی ئیماندار ئەتەوێ زۆر لە خەڵکی بکەی بۆ ئەوەی بڕوادار بن؟ وما كان لنفس ان تؤمن الا باذن الله ويجعل الرجس على الذين لا يعقلون هیچ کەس بۆی نیە باوەڕ بهێنێت هەتا هەوڵ نەدات و فلا اعبد الذین تعبدون من دون الله ولکن اعبد الله الذی یتوفاکم و امرت ان اکون من المومنین بڵێ ئەی خەڵکینە ئەگەر ئێوە گومانتان هەیە لە ئاین و بەرنامەی من ئەوە چاک بزانن کە من هەرگیز ئەو شتانە ناپەرستم کە ئێوە لە جیاتی خوا دەیان پەرستن بەڵکو ئەو خوایە دەپەرستم کە مردنی ئێوەی بەدەستە و هەروەها فەرمانم پێدراوە کە نەکەیت لە دەستەی موشریک و هاوەڵگەران بیت. ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين. هانا و هاواریش نەبەیت بۆ کەسێک یان شتێک لە جیاتی خوا کە نە قازانجت پێ دەگەیەنێت نە زیان، چونکە قازانج و زیان هەر بەدەست خوایە، ئەی ئینسان ئەگەر خوا توشی ناخۆشی و زیانێکت بکات ئەوە هیچ کەس ناتوانێت فریات بکەوێت و لەسەرتی لابەرێت جگە لەو زاتە یاخود ئەگەر بیەوێت توشی خێر و خۆشیەکت بکات ئەوە هیچ کەس ناتوانێت بەری فەزڵ و بەخششی خوا بگرێت هەر شوێنی ئەو بەرنامەیە بکەوە کە لە ڕێگەی وەحی و نیگاوە بە تۆ دەگات و ئارامگر و خۆگر بە لە بەرامبەر هەر کێشەیەکەوە کە خوانەناسان بۆت پێش دەهێنن هەتا خوا خۆی داوەری دەکات و ئەو زاتە چاکترین و دادپەروەرترینی دادوەرانە. ئەمە کتێب و پەیامێکە لەو پیتانە پێکهاتووە کە ئایەت و یاساکانی بە شێوەیەکی ڕاست و دروست پێکەوە پەیوەست کراون و جۆشدراون، پاشان درێژەیان پێدراوە و ڕوونکراونەتەوە لەلایەن زاتێکەوە کە دانا و بەئاگا و لێزانە. اللە تعبدوا الا اللە اننی لکم منه نذیر و بشیر. گرینگترینی پەیامی ئەوەیە کە جگە لە خوا کەس مەپەرستن، بەڕاستی من واتە محمد صلی اللە علیە وسلم لەلایەن خواوە ترسێنەر و مژدەدەرم بۆتان. وأن استغفروا ربکم ثم توبوا الیه یمتعکم متاعا حسنا. ئەو کاتە بە چاکی دەتانژیێنێت و بە ژیانێکی چاک تا کاتێکی دیاریکراو، هەروەها پاداشتی هەموو خاوەن چاکەیەک بە زیادەوە دەداتەوە، خۆ ئەگەر ئێوە پشتەڵکەن و گوێڕایەلی فەرمانی خوا نەبن، ئەوە بە ڕاستی من دەترسم کە سزای ڕۆژێکی گەورە و سەخت یەخەتان پێ بگرێت کە ڕۆژی قیامەتە، یان ئەو ڕۆژەی خوای گەورە لەناوتان دەبات. انه علیم بذات الصدور ئاگاداربن بەڕاستی ئەو خوا نەناسانە خۆیان دادەنەوێنن بۆ ئەوەی بە خەیاڵی خۆیان بەوە خۆیان لە خوای گەورە یان لە پێغەمبەر بشارنەوە ئاگاداربن کە خوا ئاگای لێیانە کاتێک دەچنە ناو جێگەوە و خۆیان دادەپۆشن هەروەها دەزانێت چی دەشارنەوە و چی ئاشکرا دەکەن لە کردار و گوفتار و نیەتیان چونکە بەڕاستی ئەو خوایە زانایە بەوەی لە دڵ و دەروون و سینەکاندا حەشار دراوە.